سەلام و ڕەحمەتی خوای پەروەردگارتان لەسەر بێ گوێگرانی بەڕێز و خۆشەویست خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا جارێکی تر بە ئێوەی بەڕێز و زۆر خۆشەویست گەیشتینەوە لە خوێندنەوەی کتێبی بگە بە کاروانی ساڵحان گەیشتین بە بەشی چوارەمی کتێبەکەمان کە ساڵحان لە ناو چوار خۆشەویستدا ژیاون باسی خۆشەویستی یەکەممان بۆ کردن و کە خۆشەویستی خوای پەروەردگار بوو ئێستاش بە پشتیوانی خی پەروەردگار باسی خۆشەویستی و ئەوینداری دووەم ساڵحان ئەویندار و خۆشەویستی قورآانی کەریمن قورآن دوایین خەڵاتی پەروەردگاری زەوی و ئاسمانەکانە بۆ سەرجەم مرۆڤایەتی بە هەموو زمان و ڕەگەز و نەژادێکیانەوە دەبێت چەند خۆشببخت بێدە و کەسانەی بە دڵ و گیان قورآانیان خۆش دەوێت و شوێن ڕێنماییەکانی دەکەون ئەگەر نامە و ئاڕاستەیەکی سەرۆک کۆمارێکت بۆ بێت چۆن دەیخەیتە سەر چاوت و چۆن باسی دەکەت و سوپاسی نێرەر و هێنەرەکەی دەکەیت چۆن چەندان جا دەیخوێنیتەوە و لە وشەکانی ورد دەبیتەوە و بە مژدەکانی خۆشحاڵ و بە هەڕەشەکانیشی غەمبار دەبیت وە ئەم نمونەیەش بۆ مرۆڤەکان دێنێتەوە تا بیر بکەنەوە و بگەڕێنەوە بۆ لای قورئان و ببنە سەربازێکی گیان لەسەر دەستی ئەم قورئانە پیرۆزە خوای گەورە و عەزەوەجەل بۆ ئەوەی قورئان وەک تەورات و ئینجیل نەفەوتێ و نەناو قەشەکاندا ون نەبێت و نەبێت بە چەند قورئانێکەوە و هەرزانە و بە ڕیوایەتی خۆی بینوسێتەوە فەرزی کردووە لەسەر یەکێکەی مسلمانە خوێندەوارەکان کە ڕۆژانە و شەوانە بە پێی بۆلوان و بۆکران بیخوێننەوە هەروەکو خوای پەروەردگار لە قورئانەکەیدا دەفەرمێت فقرؤوا ما تيسر من القرآن سوڕەی المزمل ئاەتی بیست واتە خی گەورە ڕووی فەرموودەی دەکاتە سەرجەم کۆمەڵی مسلمانان و پێیان دەفەرمێت چەندێک بۆتان دەکرێت لە قورآن خوێندن قورآن دەور بکەنەوە جا برایان و خوشکانی بەڕێز و خۆشەویستم وەرن با لە ڕێگەی قورآن خوێندنەوە بەرەو کاروانی ساڵحان بڕۆین چونکە خی ئەزەوەجل وەسی بەندە خواناسەکانی پەوە دەکات کە لە نێو جەرگەی شەوەکاندا بەدەنجی زڵالیان دەیڵێنەوە و دەوری دەکەنەوە ئایەتی سەد و سێزدە واتە ئەو بەندە خواناسە پیاوانێک و ژنانێکی ساڵحن بۆ جۆرێ بۆ خوا سڵحاون کە لە ناو جەرگەی شەوەکاندا بەدەنجی قورآن خوێندنی ئەوان بێ ئاگایان ڕادەچلەکێن و بەدەم کوڕنوش بردنەوە شەوەکان بەڕێ دەکەن خۆزگەمان بەوانە ساڵحان قورئانیان بە هەل زانیوە و زۆریان خۆشویستە و هەوڵیان داوە فێری ببن و پاشان هەوڵیان داوە خەڵکی دیریش فێر بکەن و ئەوەشیان لە فەرموودەیەکی سەحیحی پێغەمبەری نازدارمانە وەرگرتووە کەوا حەجاجی کوڕی مەنهال لە شەعبەوە خوالی ڕازی بێت دەجێڕێتەوە کە پێغەمبەری خوا صلى الله عليه وسلم فەرموویەتی چاکترین کەستان ئەو کەسانەتانن کە قورآن فێربوون و پاشانیش خەڵکی فێر دەکەن ئەبوو عەبدوڕەحمانی سەلەمی کە ئەم فەرمودەی لە زاری عوثمانی کوڕی عەفانەوە خالی ڕازی بێ دەگێڕێتەوە پاش گێڕانەوەی فەرمودەکە فەرمووی منیش لە خۆشی ئەو فەرمودەیە کە ئەمە حەڵقەی قورآن خوێندنم داناوە و منداڵی مسلمانان فێری قورآن دەکەم جا خوشک و برایانی مسلمانم ژیان ئەوەندە درێژ نییە کە بەشیەوە بکات کە خەریکی خوێندنی شتی تر بیت جگە لە قورئانەکەی پەروەردگار، دە سەیرێکی یەکێ لە گەورە شاعیرەکانی سەردەمی نەفامی بکە کە ناوی لوبەید بوو، بزانە چۆن لە بەرامبەر قورئاندا شیعری بۆ نەوتراوە. عومەری کوڕی خەتتاب خوا لێی ڕازی بێ، لە سەردەمێکدا ئەمیری باوەڕداران بوو، نامەی نارد بۆ والییەکەی بۆ سەر کوفەوە، موغیرەی کوڕی شوعبە خوا لێی ڕازی بێ و پێی وت هەموو ئەو شاعیرانە لە ناوچەیەی تۆن کۆیان بکەرەوە چ شعرێکیان لە هەردوو سەردەمی جاهیلی و ئیسلامیدا نووسیوە با هەموویت بۆ بڵێن و پاشان لەو بارەیەوە نامەم بۆ بنووسەرەوە موغیرە شاعیرەکانی بان کرد لە ناویاندا گەورە شاعیری سەردەمی جاهیلی و خاوەنی معەلەقات لوبەیدی کوڕی ڕەبیعەی بان کرد و داوای لێکرد شیعرەکانی خۆی بۆ بخوێنێتەوە، لەبیدیش عاشق و شەیدای قورئانی پیرۆز ڕووی کردە والی و فەرمووی، داوای لێبوردن دەکەم، لەو ڕۆژەوەی خوای عزەوەجەل لەباتی شیعردا هە دوو سوڕەی ئەلبەقەڕە و ئالی ئەمرانی پێ خەڵات کردووم وازم لە شیعر وتن هێناوە. موغیرە خوا لێ ڕازی بێ زۆر سەرسام و خۆشحاڵ بوو بەو وەڵامە مەزنە و لە شاعیرێکی مەزنیشەوە، بۆیە نامەی نووسی بۆ ئەمیری باوەڕداران و مەسەلەکەی بۆ ڕوون کردەوە و بۆ جێڕایەوە و عمەریش نامەی بۆ نووسی و پێی فەرموو پێنجسەد دینار بۆ مووچەکەی لەبیت زیاد بکەن ئەمە سەردارەکەمانە دەستمان دەگرێت و دەیداتە دەستی قورآن و دەمانکات بە عاشق و مەعشوق لەگەڵیدا تا بەردەوام بیخوێنیتەوە ئیتر با دوو ئاەتیش بێت و ئەوە بۆ ئێمە لە دوو حۆشتری قەڵەوی پشتبەرز باشترە موسای کوڕی عەلی دەڵێ لە باوکم بیست، دەیوت لە عوقبەی کوڕی عامیرم بیست خوا لێی ڕازی بێ دەیفەرموو، ئێمە لە ناو تاقمی سیففەدا دانیشتبووین، پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم هاتە ناومان و فەرمووی، چ کەسێ لە ئێوە حەز دەکا تا ئێستا خۆی بگەینێتە لەوەرگای بەتحان یان عەقیق و ڕۆژانە دوو حوشتری قەڵەو و پشت بەرز بۆ خۆی بێنێتەوە بە حەڵاڵی؟ وتمان هەموومان حەزمان لێیە ئەی پێغەمبەری خوا، صلی اللە علیه وسلم، فەرمووی، دەی هەر کەسێ لە ئێوە بڕواتە مزگەوتەوە و دوو ئایەت لە قورئانەکەی پەروەردگار فێر بێت و دەوری کاتەوە باشترە بۆی لە دوو حوشتری پشت بەرز و سێ ئایەت لە سێ حوشتر و چوار ئایەت لە چوار حوشتر و بەپێی ژمارەی ئایەتەکان حوشترەکان زیاد دەکات. هەی یاران وەرن با لە ناو جەرگەی شەوەکان و ڕۆژدا قورئان لە باوەش بگرین و بە دڵ و گیان و بە دەنگی بەرز و بە نهێنی بیخوێنین چونکە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم فەرموویەتی دوو کەس شایانی ئەوەن حەسودیان پێ ببرێت ئەو دوو کەسە کێن و لەسەر چی حەسودیان پێ ببرێت عبدوڵای کوڕی عمر خوارێ ڕازی بێ دەفەرمێ لە پێغەمبەری خوام صلى الله عليه وسلم بیست دەیفەرموو حەسوودی بە کەس نابێت لە دوو شتدا نەبێت یەکەمیان کەسێک کە خوای گەورە بۆی کردووە و قورئان زانە و شەو و ڕۆژ دەیخوێنێتەوە و شەو نوێژی پێ دەکات و پیاوێکیش خوای گەورە پارە و سامانی داوەتێ و بەم دەست و بەو دەست بە شەو و ڕۆژ لێی دەبەخشێتەوە قورئان زۆر بخوێنە ئەی خوشک و براکەم چونکە فریشتەکانی خوا پۆل پۆل دادەبەزن و چواردەورت لێدەگرن و گوێ بۆ دەنگە خۆشەکەت دەگرن کە قورئانی پێ دەخوێنی. ئیبن ئەبی لەیلا زانای پایەبەرزی ئیسلام لە ئوسەیدی کوڕی حوزەیرەوە خوا لێ ڕازی بێت دەگێڕێتەوە و دەفەرمێت، من خەریکی خوێندنی سوڕەتێکی قورئان بووم لەناکاو لە دواوە گوێم لە دەنگێک بوو کە وام گومان برد ئەسپەکەم بەر بوو، پێغەمبەری خوایش لە دواوە دەیفەرموو، ئەی باوکی عاتیک بیخوێنەوە مەوەستە لام کردەوە و دەبینم بەینی زەوی و ئاسمان ڕۆشنە وەک گڵۆپ ڕیز کرابێت وابوو، پێغەمبەریش، صلی اللە علیە و سلم، هەر پێی دەفەرمووم، قورئانەکەت بخوێنە ئەی باوکی عەتیک، وە ئەویش ڕووی لە پێغەمبەر کرد و فەرمووی، ئەی پێغەمبەری خوا نەمتوانی تەواوی بکەم، پێغەمبەری خواش صلی اللە علیه وسلم فەرمووی ئەوە فریشتەکانی خوا بوون بۆ گوێگرتن لە قورآن دابەزیونە سەر زەوی و خۆ ئەگەر بەردەوام بوویتایە لەسەر خوێندەکەت شتانێکی سیر و سەرسوڕهێنەرت دەبینی ئێمە مسلمانین و زۆر بەرزین خوشک و برایانم قورآن خوێن بەکەم نەزانین ئێوە سەحابەی ئەم سەردەمەن و گوناهتان نەکردووە چونکە دوژمنێکی خوێنە خۆرەیە میسلامە کە یەکێک لە سەرکردە گەورەکانی قڕیش بە ناوی عەمری کوڕی سوهیل کە وەفدی بێباوەڕانی قڕیش بوو لە سڵحی حدەی بیەدا و ئامادە نەبوو بنووسێت محەممەد پێغەمبەری خویە بەڵکو وتی محەممەدی کوڕی عبدوڵا ئەم پیاوە کاتێ خی گەورە هیدایەتی دا و مسلمان بوو بزانین بەرامبەر قورآن هەست و سۆزی چی بەسەرهات سوهیلی کوڕی عمر خالی ڕازی بێ ئیبن قوبادین دەربارەی دەڵێ هیچ کەس لە گەورە پیاوانی قوڕەیش کە هەموان مسلمان بووبوون نەدەگەیشتن بە سوهیلدا و لە هەموان زیاتر نوێژی سنەتی دەکرد و بەڕۆژوو دەبوو خێر و سەدەقەی دەکرد و ئەم پیاوە زۆر دڵی ناسک بوو خۆی پێ نەدەگیرا کە گوێی لە قورآن خوێندن بواە و دەستی دەکرد بە گریان و حەزین هەموو جارێ سەردانی معاذی کوڕی جەبەلی دەکرد خوا لێ ڕازی بێ و قورئانی لە لا دەخوێند. عەکریمەی کوڕی ئەبو جەهل خوا لێ ڕازی بێ یەکێک بوو لە سەرکردە چوار چاکەکانی قوڕەیش و ساڵانێکی دوور و درێژ دژایەتی ئیسلام و پێغەمبەری خوای دەکرد و لە هەموو جەنگەکانیدا لە دژی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ئەو سەرکردایەتی جەنگەکانی کردووە بەڵام هەرکە مسلمان بووبوو بە قوتابیەکی گیان لەسەر دەستی ئیسلام و قورآانی کەریمی ماز دەکرد و زۆری خۆشدەویست. عەبدوڵای کوڕی ئەبی مولەیکە دەڵێ، عەکریمەی کوڕی ئەبو جەهل، خوا لێی ڕازی بێ، قورئانی دەخستە سەر چاوی و دەیفەرموو کتێبەکەی پەروەردگارم، کتێبەکەی پەروەردگارم، وتەی پەروەردگارم. ئێمە بەم تۆزە بەندایەتیەمانەوە دەمانەوێ بگەینە ڕیزی ساڵحان و دزە بکەینە ناو کاروانەکەیان، هەی نەخۆین و تاڵە، کاڵا و شمەکی خوا زۆر گرانە و نرخی زۆری دەوێ، بۆ کەسێ نیازی کڕینی هەبێت. پیاوچاکانی ئەم ئوممەتە لە پێشوودا زۆر زۆر عەشق و شەیدای قورئان بوون و بەردەوام بە شەو و ڕۆژ خوێندوویانەتەوە و لە باوەشیان گرتووە و نە نەخۆشی و نە بەڵا و موسیبەتەکان نەیانتوانیوە لەو عادەتە موبارەکەیان داببڕێت و عوروەی کوڕی زوبەیریش باشترین نمونەی باڵایە بۆمان لەم بوارەدا ئیبن قەیمی جەوزی قوتابیە دڵسۆزەکەی زانای سەلەفی سالح ئیبن تەیمیە ڕەحمەتی خوای لێبێ دەربارەی عروەی کوڕی زوبەیری کوڕی عەوام خواری ڕازی بێ دەفەرمێت عروە هەموو ڕۆژێک یەک لەسەر چواری قورئانی لەبەر قورئان دەخوێندەوە و لە شەویشدا لە شەو نوێژدا دووبارە بە لەبەر دەیوتەوە و بەردەوام بوو بەو چەشنە ژیانی بەسەر دەبرد مەگەر ئەو شەوەی کە دکتۆرەکان قاچیان بریەوە و لە شەوی داهاتوودا دەستی کردەوە بەو عادەتە موبارەکەی خۆی. خۆ گەورە پیاو ساڵحی ئەم ئوممەتە بیشری پێ پەتی بەهۆی ئەو ڕێزی لە قورئانی نابوو، ئەو بیشرە پێ پەتیەی هەموو موسڵمانان ئاواتیانە بگەنە پلە و مەقامی ساڵحیەتی لە دوای ئەو ڕووداوە گرنگە کە کاک ئەیوبی عەتار بۆمان باس دەکات ئەیوبی عەتار سەرگوزشتەی گەڕانەوەی بشری حافی بۆ لای خوامان بۆ دەگێرێتەوە و دەڵێ جارێکیان بشری حافی پێی فەرمووم سەتای ئاشبوونەوەمت لەگەڵ خوادا بۆ باز بکەم جارێک بە قەراغی دەریاکدا دەڕۆیشتم دەبینم لاپەڕێک فرێدراوەتە سەر زەویەکە کە ناوی خوای لەسەر نووسرا بوو منیش پێم ناخۆش بوو بۆیە وەرەقەکەم هەڵگرت و بردم لە ڕووبارەکە جوان خاوێنم کردەوە و سڕیم وشکم کردەوە و لە هەموو ماڵی دنیا یەک درهەمم هەبوو چون بەو درهەمە میسک و گوڵاوم کڕی و بۆن خۆشم کرد و بە تایبەت ئەو جێگای ناوی خوای لێ نووسرا بوو پاشان یەکێ لە خەودا پێی وتم وەک ناوی ئێمەت پاکردەوە لەسەر زەویدا ئێمەش ناوی تۆ بەرز و پاک ڕادەگرین و هەروەک بۆن خۆش و خاوێن ڕادگرت ئێمەش دڵی تۆ خاوێن ڕادەگرین هەڵگرانی قورآانەکەمان دەبێت بزانن کاڵایەکی زۆر بەرز و پیرۆزیان هەڵگرتووە و دەبێت بۆ ئەو مەبەستە ڕێزی خۆیان بگرن و زۆر شۆخی و سوعبەت و بەقاقا پێ نەکەن و خۆیان سوکڕا نەگرن و ئەموانێش باوچێک لە ساڵحان فێری ڕۆڵەکەی دەکات کاتێ بینی کوڕەکەی لەگەڵ دایکیدا سوعبەت و گاڵتەی دەکرد حەسەنی کوڕی عەبدولوەهابی وەراق دەڵێ هەرگیز بۆ جارێکیش باوکم نەدیوە سوعبەت و شۆخی بکات تەنانەت جارێکیان منی بینی لەگەڵ دایکمدا شۆخیم دەکرد و پڕ بەدەم پێدەکەنیم ڕووی تێکردم و پێی فەرمووم ئایا قوتابیان و هەڵگرانی قورآن ئابەم شێوەی تۆ پێدەکەنن حەسەن لەو ڕۆژە بەدواوە پەندی لە ئامۆژگاریەکەی باوکی وەرگرت و ڕێزی ئەو قورآانی ناو سنجی خۆی دەگرت جادایکان و باوکانی بەڕێز و خۆشەویست ئێوەش دەبێ منداڵەکانتان ئاوا پەروەەردە بکەن ڕێز لە قورآن بگوێنن و قورئان بخوێن و قورئان لەبەر بکەن و قورئان دەور بکەنەوە ساڵحان باوەڕە پتەوەکان هەر کاتێ گوێیان لە قورئان دەبێت وەک گوڵ دەگەشێنەوە و دەشنێنەوە وەک چۆلەکەیەکی بەرزەفڕ لێرە نامێن و دەدەن لە شەققەی باڵ و بەخەیاڵ بەرەو قیامەت دەڕۆن جعفر دەڵێ خۆم لە مالیکی کوڕی دینارم بیست ڕەحمەتی خوای لێبێ دەیفەرموو پیاوچاک و ڕازگویان و سدیقین ئەوانەی لەگەڵ خوا و بەرنمەکەی پاچیدا ڕاز دەکەن هەر کاتێ قورئانیان لە پاڵ بخوێنرێتەوە لە خۆشیاندا دڵیان بۆ ئاخیرەت دەگەشێتەوە وەک گوڵ و دەکەونە جم و جۆڵ، دەی ئایا ئەمڕۆ ئێمە واین؟ یان پەنا بە خوا بە گۆرانی دڵمان دەگەشێتەوە و نووکی پەنجەی قاچمان دەکەوێتە جوولە و کاردانەوە؟ موسڵمان چۆن قورئانی خۆش نەوێت کە گەورەترین خەڵاتی خوایە بۆ سەرجەم دانیشتوانی سەر زەوی و کە تەلۆکەیکی پێویستە بۆ ڕێکخستنی ژیان و خۆ بۆ ڕۆژی قیامەتیش گەورەترین تکاکارە بۆمان لە لای خوا و زۆر لە خوا ڕجا دەکات کە نەمانخاتە ناو ئاگرەوە و نەمانسووتێنێ بە سزای خۆی و ئەمەش پێغەمبەری خۆشەویستمان صلی اللە علیه وسلم لە ڕێگای فەرموودەیەکەوە تێمان دەگەێنێت و دڵمان خۆش دەکات عبدوڵای کوڕی عمری کوڕی عاس خوالیان ڕازی بێ کە یەکێکە لە عبدوڵا مەزنەکانی ئیسلام لە پێغەمبەری خواوە سەڵ الله عليه وسلم دەجێڕێتەوە کە فەرمیەتی ڕۆژ و لەگەڵ قورئاندا پێکەوە لە بۆ خاوەنەکانیان شەفاعەت دەکەن و ڕۆژوو دەڵێ ئەی پەروەردگارم بەهۆی منەوە خۆی لە خواردن و خواردنەوە و ئارەزوات گرتبوویەوە دەی بیکە بە خاتری من و مەیخەرە نێو ئاگرەوە قورئانیش لەو لاوە هەڵدەداتێ و دەفەرمێت بە بۆنەی منەوە شەوەکان نەدەخەوت و قورئانی دەور دەکردەوە دەی لەبەر من تکات لێ دەکەم لە ئاگری دۆزەخ بە دووری بخە و لێپرسینەوەی ئاسانی لەگەڵدا بکە. خوێندنی قورئان بە دەنگی خۆش و خەفەتبارییەوە بەڵگەیەکی گەورەیە لەسەر ئەوەی خاوەنەکەی دۆست و عاشقی قورئانە و قورئان هەموو دڵ و دەروونی داگیر کردووە ئەوەش سەرکردە مەزنەکەی جەنگی قادسیەیە سەعدی کوڕی ئەبی وەقاس خوا لێی ڕازی بێ و ئەم وانەیەمان فێر دەکات لە کاتیدا کە پیر بوو هەردوو چاوەکانی نابینا بووبوون بەڵام لە قسەی خێر نەکەوتبوو، عەبدوڕەحمانی کوڕی سەعید دەڵێت سەعدی کوڕی ئەبی وەقاس خوا لێی ڕازی بێت هات بۆ ناومان و لەو کاتەدا چاوەکانی لەدەست دابوو، منیش چوومە خزمەتی و بە مەبەستی سڵاو لێکردنی و ئەویش پێی فەرمووم تۆ کێی؟ منیش ئاگادارم کردەوە و فەرمووی پێم ئەی برازای خۆم هەواڵی دەنگخۆشی تۆم پێگەیشتووە و من لە پێغەمبەری خوام بیستووە صلی اللە علیه وسلم فەرموویەتی ئەم قورئانە بە خەفەتەوە هاتۆتە خوارەوە، هەر کاتێ خوێنتان با بە گریانەوە بیخوێننەوە و ئەگەر گریانتان نەهات خۆتان بگریەنن بە ئاواز و نەغمەی خۆش قورئان خوێندنەکانتان بڕازێننەوە، چونکە وانەی بەو جۆرە قورئان نەخوێنن لە ئێمە نین. واتە دۆست و عاشقانی قورئان نین و قورئان کاری لەسەر دڵ و دەروونیان نەکردووە. ئیبن مەسعود یەکێکە لە عەبدوڵڵا مەزنەکانی ئیسلام و هاوەڵێکی زۆر دڵسۆزی پێغەمبەرمان بووە، صلی اللە علیه و سلم، گەورەیی قورئان خوێندنمان بۆ بەرجەستە دەکات و بە گەورەترین ناڕەحەتترین پەرستشی داناوە، حەجاجی کوڕی فەڕافیسە لە عەبدوڵڵای کوڕی مەسعودەوە دەگێڕێتەوە کە فەرموویەتی بەهێزترین و توندوتۆڵترین بەندایەتی و پەرستش خوێندنی قورئانە، لە قورئاندا واتە قورئانەکە لە باوەش بگریت و ڕوو لە قیبلە بە هێمنی و بە خەمباریەوە بیخوێنیتەوە، هەر ئەم ئیبن مەسعودە خوا لێ ڕازی بێ ئەوەندە قورئانی خۆش ویستوە و حەزی کردوە گشت کاتێ دەوری بکاتەوە و بۆ ئەو هۆیە هەندێ سوننەتی تری پشت گوێ خستوە چونکە لە قورئان خوێندنی دەکات و توانای قورئان خوێندنی ناهێڵێ لە ئامەشەوە ئەویش لە شەقیقەوە دەجێرێتەوە کە عبدڵای کوری مەسعود خوا لێ ڕازی بێ پرسیاریان لێکرد وتیان پێی تۆ کەم کەم بە ڕۆژوو دەبیت لە وڵامدا فەرمی من ئەگەر بە ڕۆژوو بووم بێهێز دەبم و ناتوانم قورآن بخوێنم وەمیش وەک خۆم قورئان خوێندنم پێ خۆشتر لە ڕۆژوو گرتن ئەی ڕێبوارانی کاروانی ساڵحان ئەگەر دەتانەوێ بزانن خوا و پێغەمبەرتان صلی الله علیه وسلم خۆش دەوێت دەی هەڵوێستان بەرامبەر قورئان دەربڕن ئەوە سەنجی مەحەکە بۆ ئەو زانینە عەبدوڵڵا دەفەرموێت هەر کەسێ حەز دەکات بزانێت کە خوا و پێغەمبەری خۆش دەوێ با سەیر بکات و بزانێت ئەگەر بەڕاستی قورئانی پیرۆزی خۆش دەوێت ئەوە دڵنیا بێت و مژدەی لێبێت کە خوا و پێغەمبەری خۆش دەوێت هەی یارانم دەستم بە دامێنتان تا بۆتان دەکرێت قورآن زۆر دەور بکەنەوە و ئەو سوورەتانەی لەبەرتان کردووە بەدەم خۆتان و بیان لێنەوە تا دڵ و دەروونتان لە دوو ڕووی نیفاق بە دوور بگرن. ئەبوو جەوزا دەڵێ عەبدوڵای کوڕی عباس خالی ڕازی بێ فەرمیەتی بەرد هەڵگرتن بەشان لە لای دووڕوەکان ئاسانترە و خۆشترە لە قورآن خوێندن عەبدوڵای کوڕی موبارەک پیاوە مەزنە خواناس و ساڵحەکەی ئیسلام مژدەیەکی خۆش دەدات بە قورئان خوێنان و بە موجاهیدانی ڕێگای خوا ئەمەش لە خەوێکی کوڕی خواناس فضەیلی کوڕی عیادەوە ڕەحمەتی خوای لێبێدا دەردەکەوێت محەممەدی کوڕی فضەیلی کوڕی عیاد دەڵێ لە خەومدا عەبدوڵای کوڕی موبارەکم بینی و لێم پرسی ئەی باوکی عەبدوڕەحمان پێم بڵێ خوای پەروەردگار چی بەسەرهێنایت عەبدوڵڵا فەرمووی لێم خۆش بوو، لێخۆشبوون لە دوای لێخۆشبوون، وتم بەهۆی کام کردەوەتەوە لێت خۆش بوو؟ فەرمووی بەهۆی قورئان خوێندنەکانم و بە دەستیشی ئاماژەی بۆ جیهاد و غەزاکانیشی کرد و پاشان پێی فەرمووم ئەمڕۆ هەندێ حۆریم لەگەڵدا بوون و لە بەهەشدا قسەیان لەگەڵدا دەکردم. ئەو کەسانەی عاشق و شەیدای قورآن و هەردەم دەوری دەکەنەوە و دەیخوێندنەوە و لەبەری دەکەن لە کاتی بەڵاو نەهامەتیشدا خوا لە بەرخاتری ئەو قورآانە دەگات فریان و لە ناڕەحەتی و ترسناچەکان ڕزگاریان دەکات ئینشاءله مسلیمی کوڕی عبیدی سەفار دەڵێ باوکم بۆی گێڕامەوەوتی جارێکیان لەناو کەشتێکدا بووم لەگەڵ کۆمەڵێک کەسی تردا و لەو کاتەدا شەپۆڵێکی گەورە هات و نزیک بوو بەلەمەکە نوقم بێت و هەموویان بخنکێن، هەموومان بەتەمای خۆمان نەماین، لەو کاتەدا عەڕەبێکی بیاباننشیمان لەگەڵدا بوو سەیری قورئانێکی کرد کە هەڵواسرابوو چوو دایگرت و هەستا سەر پێ و سەری بەرزکردەوە بۆ ئاسمان و هاواری کرد، ئەی گەورە و سەردارم، ئەی پەروەردگارم، ئایا ئەمان خنکێنی لە کاتێدا کەلام و قورئانەکەی تۆمان لەگەڵدایە، لەدوای ئەو وتەی یەکسەر دەریاکە هێمن بیەوە و کەشتیەکە نقوم نەبوو. بەڕێزان و خۆشەویستان و ئازیزان بەم ئەندازەیە هاتینە کۆتایی ئەڵقەی ئەوجارەشمان تا ئەڵقەیەکی تر بە خوای گەورەتان دەسپێرین کا خوای گەورە سپادە زایە ناکات وەسەلام علیکم وەڕەحمەتوڵڵاهی وەبەڕەکاتوه.